چەند پارچە شارێک دەستکاریکردن و خوێندنەوە و مۆنتاژی ڕۆژگار شادی بەروار چاردەی دوی 2016. باوەشم بۆ بنێرە هەناسەکەم بیرت ئەەکەم گەر بە یەک وشەش بێ بۆم بنووسە هەست بە گەرمی لەشت ئەەکەم نیگاتم بۆ بنێرە هەر بۆشم بنووسی نیگا من چاوەکانت ئەخوێنمەوە خۆزگە ئەمشەو لە لام دەبووی لە ناڵینم تێدەگەیشتی هەر فرمێسکێ ئاخێک بوو لە چاو بە دڵ بووم هەڵدەڕشتی وەرە ئەمشەو تێر بگری بۆ ئەو کەسەی ئەشق کوشتی من لە ماڵە چاوەڕی مەرجێکی بێسەر و شوێنم وەرە بۆ لام تاوەکو لە باوەشدا ئۆقرە بگرم و لە ڕۆحەتدا خۆم بنوێنم لەوێدا جەستەی ماندوی خۆم بحەوێنم لەگەڵ تۆدا خەم و ناسۆرەکانم بسووتێنم لەگەڵ تۆدا خەم و ناسۆرەکانم بسووتێنم هەناسەکەم هەناسەکەم هەموو شەوێ هەتا خەوم لێ ئەکەوێ شەڕ لەگەڵ دووری ئەەکەم ئەتێنمەوە بەرچاوم بە گیانی تۆ بەس بەم خەیاڵەوە ماوم بە گیانی تۆ بەس بەم خەیاڵەوە ماوم بۆیە حەز لە شەو ئەکەم چونکە من مەیلی خەو ئەکەم من خەوم یەکجار ناخۆشە چونکە دایمە دولبەرم دێتە خەوم و هەر سەیری باڵای ئەو ئەەکەم ئەمشەو بیری کەسێک ئەەکەم لە خۆم زیاتر خۆشم ئەوێ بەدایم لە خەیاڵ مایە لە یادم ناچێ هیچ شەوێ ئەم شۆ بیری کەسێک ئەەکەم دڵ و گیان و ڕۆحی منە کەی ڕۆژێکدا دێ کەوا تۆ ببینمەوە ئەمشۆ بیری کەسێک ئەەکەم کەس ناتوانێ وەسفی بکە وەک حۆریە وەک بەریە دڵم بەس داوای ئەو ئەەکە ئازیزەکەم ئەیڵێمەوە لە دنیا بەس تۆم ئەوێ بڕوا بکە سوێن بخوا لە خۆم زیاتر تۆم خۆشەوێ لە خۆم زیاتر تۆم خۆشەوێ پرسیار ئەکەن بۆ ناخەوی بۆ شەیدای درێژی شەوی ئەوان لە ئەوین تێناگەن حەز بە بێداری شەو ناکەن من کە دایم مەستی ئەوم چیم داوە لە خەوی شەوم ئەمشەو ئەمشەو شەوی ژوانی عشقا ئازیزەکەم یاڵدایە خەمی بێتۆی چۆتە چاوم چی بکەم خەوم نایە یادی تۆ دەمگرێنێ خەمێکە لە نێو دڵدایە بۆ تۆ تەنیا شەوێکە بۆ من هەموو شەوێ یەڵدایە بۆ من هەموو شەوێ یەڵدایە من هەمیشە بە خەیاڵ لەگەڵ تۆدام تەنیا جەستەم لە تۆ دوورە کاتێک کەسێک بانگم ئەکا خەیاڵەکەم لێ تێک ئەدا لە بەرخۆمەوە ئەڵێم ئێستا دێمەوە ببورە ئێستا دێمەوە ببورە